بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی محەممەد بڵێ، ئەی کۆمەڵی بێ باوەڕ و خودا نەناسان، من هەرگیز ئەو شتانەی کە ئێوە دەیپەرستن نایپەرستم، چونکە من خوداپەرستم، ئێوەش دیارە ئەوەی من دەیپەرستم نایپەرستن، چونکە بتپەرستن، ئەوەی ئێوە پەرستووتانە من هیچ کات نایپەرستم، ئێوەش ئەو زاتەی من دەیپەرستم نایپەرستن. کەواتە دینی خۆتان بۆ خۆتان و دینی خۆم بۆ خۆم ئەم سورەتە کاتێک هاتە خوارەوە بێباوەڕان ویستیان ڕێک بکەون لەگەڵ پێغەمبەردا سەڵ الله عليه وسلم کە ئەو ماوەیەک بتەکانی ئەوان بپەرستێت ئەوانیش هەمان ماوە خدای ئەو بپەرستن